بەشی سێهەم هونەری میسر هونەری میسر هونەری ئێستا و هەتا هەتاییە هونەری دینی و جادوییە دیاریکرا و تاکە نە لەسەر پایەی شێواز و سونەتەکانی یۆنانی و خۆرئاوا یەک ئەگرێتەوە نە لەسەر پایەی خاوەندارێتی و سوننەتەکانی هۆزە سەرەتاییەکان و خۆرهەڵاتی هونەری میسر هونەری لاساییکردنەوە نەبووە و لاسایی نەکراوەتەوە، هونەرێکە وەستاوە لەسەر پێناسەی وێنە بنچینەییەکان و بە شێوەیەکی جێگیر و نەگۆڕ، ناوەڕۆکی ڕوون و ئاشکرا و دوور لە کاریگەریی کات و شوێن. هەروەها بابەت و دەرکەوتەی باشی و ڕاستەقینە یان پابەت بووە بۆ پەندەی کە دەبێت هەرچیەک بە نەخش و بەرجەستە دەدێت واقعی و نەمر بێت هونەرێکە گرنگی بەلایەنی باش و ئومێدبەخشەکانی ژیان ئەدات نزا و پاڕانەوە وەک سمبول هۆکارێک بۆ سەرنجڕاکێشانی میهرەبانی خواوەندەکان هەروەها تابلۆی سەرکەوتن لە جەنگ و ڕاو یان خۆشی و میوانداریەکان بە نەخش و نیگار دەرهێنراوە هەتا کەشێکی واقعی و نەمری پێ ببەخشێت هونەری میسر دەبێت وەک هونەرێکی بە شکۆ و ئامانجدار پڕ لە مانا و شارستانێتی بەرز سەیر بکرێت میسرەکان وەک یۆنانیەکان دەستەواشیەکی تایبەتیان نەبوو بۆ هوەر هوەریان وەک پیشەسازی و دەستی و هونەرمەندیان لە پیشەوە جیانە دەکردەوە لە لای ئەم هۆزە کە بڕواان بە جادوو هەبوو هوەریان بە یەکێک لە هێزە ئاساییەکان دادەنا لە جیهانی ئافراندندا دەرکەوت کە چۆن وێنەی شتێک بە دروستی دروست دەکرێتەوە لەوانەیە ئەوە بەدەست بێت کە بەڕێوڕسمی ئاینی لە خۆیدا شتێکی ڕاستەقینە بەوە ببەخشێت دوایی دەکرا کە نەوەک بوونەوەری زیندوو کەلوپەل و هۆکاری مادی بەڵکو دەتوانرێ چالاکییەکان و شوێنەکان و نیازە نەنووسراوەکان سەر لە نوێ پیشان بدرێ ئەو پەیکەرانەی کە ڕواڵەتی خواوەندەکان یان کەسێک پیشان ئەدات پێگەیەکی بەهێزی هەبوو شایستەی مانەوەی هەمیشەیی جەوهری ڕۆح یا کابە و مەبەستەی خواوەندەکان دەبەخشێتە ئەو کەسە جەستەیەک کە مرۆڤ دەتوانێ لە دوایی مردنی دنیای گوێزانەوەی بۆ جیهانی شاراوە یان دنیای دوای مەرگ تێدا زیندوو بێتەوە لەسەر ئەو بنەمایی پەیکەرێک کە لە خاوەن گۆڕ لە حاڵەتی کامەرێندا و بەهرەمەندا لە خۆشیەکانی ئەم جیهانە لە تەنیش دیواری ژووری کۆچکردودا داندراوە یان تابلۆکانی سەرکەوتن بەسەر دوژمناندا یان ڕێوڕەسمی نزا و پاڕانەوە لە ئارامگەی فیرعەوندا هەڵکۆرراوە یان وێنەکێشراوە، بەردەوامیی ئەو نیعمەتانە و گەیشتن بە ئارەزووەکان، هەروەها بەدەستهێنانی ئەو سەرکەوتنانە یان دابەزینی هەمان خێر و خۆشی خواوەند دابین دەکات، لەبەر ئەوە، بوو کە پیشاندانی تابلۆکانی مەراسیمی دینی ببێتە هۆی دڵنیایی و شادی خودایان و سەرنجڕاکێشانی میهرەبانیان بەهۆی کاریگەری هونەرمەندانی میسری لەسەر ئەو بیر و باوەڕە کە بونیاتی بوو خۆیان دوورخستەوە لە پیشاندانی بونیادی خراپ و ناوەڕۆکی ناخۆش، هەتا ماوەیەکی درێژ لە پێش جێگیربوونی یەکەمین زنجیرەی پاشای و پێگەیشتنی هونەری ڕەسمی و پایەدار یان هونەری کلاسیک نەوەک ئەوانەی کە بێزارکەر و زیانبەخشە بمێنێتەوە. لە هونەری میسریدا خەسڵەتی سەرەکی و تایبەتمەندی ئینتیزاعی بە سمبول و بە نمونە مانەوە پیشان ئەدرا بۆ دەربڕینی گرنگی کەسێک بۆ هەر تابلۆیک هەیکەری ئەو کەسە زیاتر گرنگی پێ ئەدرا لە ڕووی پایە و بڵندی و دەسەڵاتی بەخشینی شێوە و ڕوخسار بە بوونەوەری ئەفسانەی وەک ئەبوو لهول بە شێر یا سەری شاهێن لە ناو پەیکەرسازاندا کارێکی باو بوو لە دروستکردنی شێوەی کەسێک بە شێوەی پیکەرێکی بێگیان ڕەنکردنی ڕوخسار و جەستەی پیکەر بە لەبەرچاوگرتنی یاسا و ڕێسا دەکرا هەروەها بۆ گەیاندنی ڕووداوی تابلۆ یان ڕوونکردنەوەی ئەو مەبەستە ئاڵۆز و شاراوان لە هەندێک لە هەڵکۆڵینەوەکان و وێنەکانی ڕووی دیوار چەند نیشانەیەکی وەسفکردن هەتا نووسینی شێوە وێنەیی ڕەمزی، هیرۆگلۆڤی، یان وێنەی سمبولی کاهینانی میسڕ، کە لە سەرەتای زنجیرەی پاشاکان پێشین سوودی لێ وەرگیرابوو، بەکار دەبرا. لە بیناسازی و پەیکەرسازی میسڕدا بنەمای سەرنج و شێوازی کاری هونەرمەند دۆزینەوەی هێڵی ڕاست و شێوەی میلی وەک لاشە و قەبارەی شەش پاڵووی گەورە لێرەدا پێویستە ئەوە بوترێت کە مێژووی ڕسمی میسر بە بەڵگەوە لە 3200 ساڵی پێشزاهین واتا کاتێ کەنار مرمنش یەکێتیی نێوان میسری سەروو و میسری خواروویەک جێگیر کرد، دەستی پێ کرد. یانزە پاشا کە بە یەکەم زنجیرەیی پاشایەتیی میسر دادەنرێت، قۆناخێکیان بە ناوی پاشایانی دێرین پێک هێنا. لە سێ هەزار و دوو سەی پێش زایین تا دوو هەزار و چل ی پێش زایین بەردەوام بوو. دوایی پاشایانی ناوەند هاتنە سەر کار کە سەرەتاکەی، لە ساڵی دوو هەزار و چلی پێش زاهین و کۆتایەکەشی ساڵی هەزار و پێنج سەد و شەست و حەوت پێش زایین دیاری کراوە لە دوای ئەوە مێژووی زنجیرەی حەڤدەهەم لە نێو چوو پادشای نوێ یان زنجیرەی هەژدەهەم لە جێی دانیشت لە هەزار و پێنج سەد و شەست و حەوت تا هەزار و هەشتا و پێنجی پێش زاهین سێ زنجیرە لە پاشایانی نوێ بەردەوام بوون لە فەرمانڕەوایی خۆیان لە زنجیرەی بیستویەکی تا سی یان دوایین پاشای میسر واتا لە نێوان 1950 تا 332 پێش زەهین ئەسکەندەری مەکدۆنی میسری خستە ژێر فەرمانڕەوایی خۆیەوە جێنشینی ئەو هەتا ساڵی 305 پێش زەهین لە دوای ئەوە قۆناغی ئیسلامی دەستی پێکرد بە کورتی لە ڕەوتی مێژووی پاشایەتی میسردا دوو قۆناغی ئاژاوە و سستی و لاوازی ڕووی داوە یەکەمیان لە نێوان زنجیرەی شەشەم و حەوتەمدا دووەمیان بە خایاندنی ماوەیەک پێش دوو سەد ساڵ لە نێوان زنجیرەکانی شازادەکانی تیبا دەستیان گرت بەسەر پایتەختی میسردا و دەسڵاتی هیکسۆسەکانیان لەناوبرد لە زنجیرەی پاشایانی بیست و حەوتەم هەروەها سێهەمدا. ئێرانیەکان دووجار وڵاتی میسریان خستە ژێر دەسەڵاتی خۆیانەوە بەڵام حکومەتیان دامەزران هەڵسوکەوتی خۆپارێزانەیی میسریەکان لەلایەک هەروەها سنووری بیروباوەڕی جادوویش لەلایەکی تر توانا و ئەندێشە و داهێنانی هونەرمەندانی کەم دەکردەوە و دەبووە ڕێگر لەبەردەم دەرکەوتن و گۆڕانکاری لە بەشەکانی هونەردا لەبەر ئەوە نابێت وای بۆ بچین کە هونەری میسر لە سەرتاسەریدا بە درێژایی مێژوو خۆی لە یەکەمین زنجیرەی پاشاییەوە هەتا دەرکەوتنی مەسیحیەت بە تەواوی سست و لاواز و جێی قبوڵ بووبێت بێشک زۆربەی تایبەتمەندییەکانی بنچینەیی هونەری میسر لە نزیکەی دوو هەزار و هەشت سەد ساڵی پێش زاهینەوە هەتا سەدەی یەکەمی پێش زاهین بە شێوەیەکی جێگیر و شایستە ناساندن ماوەتەوە، بەڵام دیسان دروستبوونی چەندین گروپ و جودابوونەوە و ئەو گۆڕانکارییە لاوەکییانەی لە ڕەوتی گشتی هونەردا بەدیهات کە سەرنج ڕادەکێشا، ناوهێنانیان بە تێروتەسەلی لە مێژوودا تۆمارکراوە، وەک لە قۆناخێکی کورتدا کە ئەخناتوون کودەتای لە کۆمەڵگەی میسردا بەدیهێنا. نزیکەی هەزار و سێ سەد و حەفتا و پێنج ی پێش زاهین پایتەختی میسری ضتیبە یان تیوە بۆ تەل مەعمارنا گوێزرایەوە. دینی نوێی تاکپەرستی خۆری کردە دینی ڕەسمی وڵات و شێوەی بەردەوامی و باوی هونەریش دووچاری پچڕان و گۆڕانکاری بوو. تایبەتمەندی پێناسەکردنی هونەری میسڕ لە پێش هەموویانەوە لە نەخش و نیگاری بەرجەستە و وێنەی سەر دیوارەکاندا شکۆی دەرکەوت، لە ڕاستیدا ئەو دوو جۆرەی هونەر کە ناوبران یەک هونەریان لە میسڕ پێکهێناوە. لەبەر ئەوەی نەخشی بەرجەستەی میسری شتێکی بە تەنیا نەخشی هەڵکۆڵراو و بە هێڵی باریک نەبوو، هیچ کاتێک تایبەتمەندی سێ مەودایی بەرجەستەکاری واقعی نەئەدا. دەستپێکردنی هونەری میسر لە قۆناغی بەدینی دێرینی میسردا کە دەبێ بوترێت، هەتا ئێستا بە باشی نەناسراوە و کۆتاییەکەی بە نزیکی هەزارەی شەشەمی پێش زایین دادەندرێت بەڵام بە لەبەرچاوگرتنی چەندین کەلوپەلی بەردینی دروستکرا و نەخشدار دیارە کە لە هەزارەی شەشەمی پێش زایین قۆناغی بەردینی نوێ بە هەنگاونان بەرەو ژیانی گوندنشینی و پیشەسازی ڕستن و چنین و کێڵگەکاری و چنینی سەبەتە و بابەتەکانی مادی ڕوەکی دەستی پێکردووە یەکەمین شارستانیەت کە لە نزیکەی 5هزار ساڵی پێشزین لە میسر ناسراوە و ناوی لێنراوە شارستانەتی گەلی بداریەیە هەروەها لە نیوەی دووەمی هەزارەی چوارەمی پێشداهین چەند پاشماوەیەک دۆزراوەتەوە بە شارستانیەتی نوجادی ناو دەبرێت هەردوو شارستانیەتەکە کەلوپەلێکی زۆریان لە پاش بەجێماوە ساڵی 3200 پێش زاهین بە بڕوای مێژوویی یەکەمین زنجیرەی پاشایەتی دێرین لە میسر دامەزرا سەلمێنەری ئەوە نووسراوی هەڵکۆراوە لەسەر تابلۆی تەشریفاتی فیرعەون نارمنس کە دەری دەخات پاشایەتی هەردوو بەشەکە میسری سەر و خوارو لەسەر دەستی نارمفش بووە وڵاتێکی یەکگرتوو لەو نووسراوەدا ئاودێریش ئاسایی بووە سەبارەت بە بیناسازی ئەو قۆناغەی سەرەتا هیچ پاژماوەیەک بەدەست نەکەوتووە لەبەر ئەوەی کەرەستەی بیناسازی جگە لە دار و قامیش و دار حەیزەران شتێک نەبووە، بەڵام بە بینینی نەخش و وێنەی هەڵکۆرراو لەسەر تابلۆی مەزارەکان کە لە زنجیرە پاشاکانی یەکەم و دووهەم سێ هەزار و سەد ساڵ تا دوو هەزار و حەوت سەد ساڵی پێش زایین بەجێماوە، درد بە چۆنێتی یەکەمین کۆشکەکان و گۆڕی ئەشرفای سەکۆکان دەکەین هەروەها لە چەندین نووسراوی دۆزراوەدا باس لە بەرپابوونی ژمارەیەک پەرستگا کراوە لە هەمان قۆناخی دێریندا بونیادی تایبەتمەندی هونەری میسر لەسەر سێ تەوەرەی جیهانی پەرستن ژیان لە دوای مردن خواوەندی پایی فیرعەون جێگیر بوو بە شێوەیەک کە ڕەوتی مێژوویی هونەری ئەو گەلە بێجگە لە کەمێک گۆڕانکاری کە لە ماوەیەکی زۆر درێژدا بەدەست هات هەوڵێکی زیاتر نەبینراوە لە ڕاستیدا ئەو بنەما هونەریەی کە لە سەتای پاشایەتی دیرین دروست بوو هەتا بیست و سێ هەزار ساڵی پێش زەهین گەیشتە پێگەیشتنی تەواوی خۆی بووە سەرمەشق و پێوەر هەتا ڕادەیەکی جێگیر بۆ قۆناغەکانی دوایی لە بیناسازی میسردا سەرەتا دروستکردنی پەرستگا و کۆشک و مەزار بە شکۆ و زۆر گرنگ بوو پاشماوەی دۆزراوە لە سەقارە، میسری خوار و کەناری خۆرئاوای نیل، هەروەها ئەبیدۆس، میسری سەروو نزیک ڕووباری نیل، سەلمێنەری ئەوەن. ئەو بینایانە لە سەرەتاوە لە خشتی خاو داندراوە، بەڵام ئەوەندەی نەخایاند بەرد جێگەی گرتەوە و بیناسازی میسر گەیشتە لوتکەی بەشکۆ و پتەوی. ژووری گەورە بۆ ناشتن بە قوڵاییەکی زۆر لە ژێر زەوی هەڵکەنرا، لە بەردەمیدا سەکۆیەک ژوورێکی چوارگۆشەیی لە شێوەی سەکۆ دیوارەکانی درێژ بەرەو ناوەند کە قەبارەیەکی پلیکانەیی هەڕەمی پێکدەهێنێت دروستکرا. لەو بینایانەدا پلیکانەی تا ڕادەیەک ستونی بۆ ناو ژێرزەمینی بیناکە دروست کراوە. لە دەرەوەی دەوروبەری ژووری ناشتن ژووری تایبەت بە نزا و پارانەوە لە دوای ئەوەش چەند ژوورێکی تر هەیە بۆ گەنجینە هەروەها سەردابێکی نهێنی بۆ دروست کراوە. لە ڕۆژگاری سەرەتاکانی پاشایی دێرین هەیوان یان سەکۆی فیرعەونەکان بۆ ئەشرافییەکان شکۆمەندی و زیاتری پێدەدرا هەتا ئەو کاتەی زورسیر فیرعەونی زنجیرەی سێهەم ئەندازیار و ڕاوێژکاری تایبەتی خۆی ئەمیوتب بڕیاری دروستکردنی یەکەمین هەڕەمی پلیکانێی و لە شێوەی گرددادا نزیکەی 2650 ساڵ پێش زاهین کە هەتا ئێستاش لە کەناری خۆرئاوای ڕووباری نیل لە ناوچەی سەقارە ماوەتەوە و بۆتە جێگەی سەرنجی گەشتیاران و توێژەران لە پانتاییەکی فراوان و ژێرزەمینی ئارامگەی فیرعەونی کۆچکردوو لە تەرارەکەدا نێژراوە و چەندین گەنجینەی تایبەت بە کەلوپەلی ئایینی و تایبەت بە خۆی، چەندین ژوور و ڕێڕەو لەگەڵ هەواکێش لەو شوێنانەی کە پەیوەست بوو بە ژێرزەمینەکەوە داندراوە لەو ڕۆژگارەدا ئەیمۆتب بە پشت گەرمی بەتوانا و دەسەڵاتی فرعون زەویر بیناسازی بەردی خستە جێگەی بیناسازی بە تەختە و قامیش و دار، هەڕەمێکی بە شکۆی وەک ئارامگەی هەمیشەیی فیرعەون لە جێگەی هەیوانی ئەشرافییەکان دروست کرد، هەتا ڕۆژگاری زنجیرەیی پادشایی چوارەم نزیکەی 2500 ساڵی پێش زایین هەڕەمێکی گەورەی پلکانەداری لە شێوەی کێوێکدا دروست کرد، لەوانە هەڕەمی خیوپس، پاشایی زنجیرەی چوارەم، لە شاری جیزەی کەناری ڕووباری نیل، کە بەرزایی ڕاستەقینەی ١٤٦ بۆ ٥ مەتر بوو، ئێستا بەهۆی ڕووچوونی داخوازی نزیکەی شەش مەتر کورتتر بۆتەوە لە زنجیرە پادشایانی پێنجەم بەدواوە مەودای دروستکردنی هەڕەم ڕووی لە کەمی کرد لە جیاتی ئەوە زیاتر گرنگیان بە دروستکردنی پەرزگەی پەیوەست بە ئارامگەی فرعوندا کە نموونەی دیاری ئەوە ئەوە بینا شکۆمەندەکانی ئارامگا و پەرستگەی حەتشپوسوتە، شازادەی زنجیرەی هەژدەهەم، سەرەتای پاشایەتی نوێ لە دیر ئەلجریە، لە بیناسازی بەرد لە میسر بە گشتی، پایی کورت و ئەستوور و پتەو لە نزیک یەکەوە، بەکاردەهێنرا. سەری پایەکان بە سێ شێوەی پاپیریوسی پەراوێز، پاپایریس، وشەیەکی لاتینییە، ڕووەکێکی گیایی ئاوییە لە خێزانی قامیشە، لە میسری دێریندا ڕەگەکەی بۆ سووتاندن بەکارهاتووە، ناوەکەشی بۆ خۆراک و قەدەکەشی بۆ دروستکردنی تەناف و ئامادەکردنی وەک کاغەز بۆ نووسین توودی لێبینراوە گەڵای دارخورما و خونچەی لاولاو دروست دەکراوە لە بیر و باوەڕی میسرەکاندا هەڕەمی پلیکانەیی فرعون بەرەو ڕع یان خۆری خودا بەرز دەکاتەوە دەبینین هەندێک لە هەڕەمەکان بە شێوەی پلیکانەیی ڕوو چوارگۆشە دروستکراون، لە لایەکی ترەوە بیر و باوەڕیان وابوو کە گەورەیی و هەمییەتی قەبارەی هەڕەم دەبێتە هۆی ڕاکێشانی زیاتر تیشکی میهر و سۆزی خۆری خودا دەبەخشێتە سەر مەزار و دواییش دەبێتە ڕۆح بە بەرداهاتنەوەی فیرعەون بەو جۆرە لە زنجیرەی پاشایانی هەژدەهەم 1650-1570 ی پێش زەهین دروستکردنی ئەهرام بۆ ماوەیەک ڕاگیرا بیرو باوەڕی میسریەکان میسریەکانی دێرین وابوو کە گوایە لە دوای مردنی. ڕۆح ئازاد بوو بە ناوی کا پێویستی بە چوارچێوەیەک یان شوێنێک هەیە کە تێیدا بەردەوامی بە ژیانی خۆی بدات لەو جیهانەش خۆشگوزەرانی باشتر بڕەخسێنێت هەر لەبەر ئەوەیە کە سەرنج ئەدەین دەبینین لە گۆڕی کاربەدەستان و فیرعەونەکاندا هەموو جۆرە کەلوپەل و پێداویستی و ئامێر و نیاز و دوعا و دوعای کەسەکە لە پاڵ مردووەکاندا داندراوە هەتا بە وێنەکان و نەخشی بەرجەستە لە کەسایەتی و کاروباری ئاسایی ژیانی و سەرکەوتنەکانی و ڕوشکار و خۆشی و شادیەکانی پڕ دەکاتەوە. لە کاتی ناشتنی فیرعەوندا بە قاڵبێکی گەورە تابوت دروست دەکرا. ڕووی دەرەوەی تابوتەکە بە ڕوخسار و هەیکەلی بەرجەستەی مردوەکە بەمەبەستی دڵنیابوونی تەواو قاڵبێت قاڵبێک ئامادە کراوە بۆ مانەوەی کای فرعون لەو جیهانەی تردا لە ڕووی بیرکردنەوەیان وەها بووە مۆمیاکردنی جەستەی فیرعەونیش لەبەر چاو دوور بێت لە بواری پەیکەرسازی میسردا بە بەردەوامی بە شێوەیەکی گشتی بە دوور لە ڕەوت یان قوتابخانەی باکوری و باشوری یان لەگەڵ هەندێ حاڵەتی تایبەت و جیاواز ناسێنراون قوتابخانەی باکور پەرەوکار و سروشت وەرگری بەرهەمەکانی کلاسیکی پاشایانی دێرین بوو بە دەربڕینێکی ڕونتر وەرگری ئەندێشە و بیرو باوەڕیان لەسەر جێبەجێکردنی لێکچوون و پێناسی بینراوەکان بە بنەما دادەنرا، لەبەر ئەوە ئەوانەی ڕوخسار و کەسایەتی فیرعەون و حاڵەتی ئایینی و هەیبەتی خواپەرستی دەبەخشێ، قوتابخانەی باشوور بە پێچەوانەی لایەنی تایبەتمەندی، پراکتیکی ژیانیان ڕەچاو دەکرد واقعبینی و شێوەی لێکچووی جەستە بە وردی بە توندی جێبەجێ دەکرا پەیکەرسازی تاکەکەس وردە وردە زیاتر لایەنی مرۆڤایەتی وەرگرت و لە چوارچەوەی پەیکەرسازی ناشتنی کۆچکردووان هاتە دەرەوە هۆنەری نەخشی بەرجەستە لە ڕۆژگاری سروستریسی یەکەم فرعۆنی دوانزەهەم پاشایانی ناوەڕاست نزیکەی 1900 ساڵی پێشزاهین گەیشتە لوتکەی خۆی شایدی ئەوە پاشماوەی دۆزراوەی پەرستگایەکە کە لە ڕۆژگاری فەماڕەوایی ئەو فرعونەدا لە شاری کرنک بەجێ ماوە نەخش و نیگاری دیواری بەدەستهاتوو لە ئەنجامی کنەوە پشکنینی بنی حەسەن پەیوەست بە دوهزار ساڵی پێشزەهین نیشانەی ئازادی داهێنان و سەلیقەیە لە پیشاندانی تایبەتمەندی و وردەکاری هەر تابلۆیەکیش چەندین ڕەنگی سەرنجڕاکێش و کاریگەریان هەبوو کە وێنەکێشانی میسر بۆ سوودوەرگرتن لە کاریگەری شارستانیەتی مینوس بەکاربردنی جۆرێک ڕەنگی بریقەداری چەسپیان لە هونەری خۆیاندا چەسپان. گڵێنەسازی بریقەدار لە پێش ڕۆژگاری زنجیرەی پاشایەتی لە قۆناغێکی پێشکەوتوودا برەوی هەبوو لە دواییدا دروستکردنی مۆر و کاسە و گوڵدان و نووسینی ئایەت و نەخش و نیگار لەسەریان بە تایبەتی کاشی بۆ جوانکردنی بیناکان بەگەڵێنەکاری ساف و بریقەدار بووە کارێکی ئاسایی لە زنجیرەی چوارەم بەدواوە مۆر و کەلوپەلی بچووکی جوانکاری بەبێ بریقە و بەڕەنگی ئاسمانی لەگەڵ جۆری گڵی سوور دروستکرا شووشەش لە ڕۆژگاری زنجیرەی پاشای هەژدەهەم بۆ دروستکردنی قاپ و قاچاخ و کەل و پەلی جوانکاری بچووک بەکارهێنرا لە نزیکەی 1550 ساڵ پێش زەهین، لەبەر ئەوە پێشتریش ئاماژە بەوە درا لە میسر وێنەکێشان لە ڕیزی پیشەسازی دەستی یان بە دەربڕینی ئەمڕۆ بە یەکێک لە جۆرەکانی باشی